کامە سعودیە بەڵێ. تەکنەلۆجیا لە سەیارە لە هەموو ئەم پیشە سازی پێشکەوتوو پشت بە کێ بەستێ پشت بە ئەوروپا و بە ئەمریکا هەموو وڵاتانی دنیا ئەخەمە زۆر خۆشە کاک کارزان گیان زۆر خۆشە تۆ نییە کەسێکی وابی هەموو خەڵک خزمەتت بکا بەس خۆ بەبلاش نییە ئەخە دکتۆر قەینا بە بەلاش نییە خۆ لە بەرامبەر پارە و نەوتەکەیەتی لەبەر ئەوەی سعودیە هەموو وڵاتانی دنیا خزمەتی دەکەن لەبەر چی؟ ئەخە خۆی خەمی ئەوەیە مشکیلەکەمان لەوەدایە نەک بڵێن وەڵا با ئێمە تیجارەتمان نەبێت لەگەڵ وڵاتانی دونیا بەس کە سعودیە یا قەتەر یا ئیمارات دەیکا بەس وڵاتەکەی خۆشی خۆشگوزەرانە و بە ئیسراحەت دەژیت و نەبێ وڵاتەکەی خۆی کوشتبێت و وڵاتەکەی خۆی قڕکردبێت و ئیستیفادەی لێ نەکا و بۆ دەرەوەی وڵات بێت.